بەردەوام ئەوانەی کە شێخ الاسلام تەیمیە دەفەرمێ ئەوانەی کە شۆڕشیان کردو دژی سەرکردەکانیان نە خێری دنیایان پێوە بۆ نە خێری قیامەتیش نە خێری دینیش ئەبدا ئللا فیتنە و فەسادی و خوێن ڕێژی و کاولکاری و ماڵوێرانی نەبێ هیچی ترنا ئەمە هەر کەسێ سەیری تاریخکە ئەی سەیری ڕۆژانی معاصری خۆمان کەین ئەمڕۆی ئێمە کە سەیر کەین ئەوە جەزائیرە ئەوە سووریایە ئەوە میسرە ئەوە عێراقی ئێمەیە سەیری چ بەرهەمێکی بوو ئەو جۆرە شۆڕشانە چ بەرهەمێکی بوو بۆ دینمان یا بۆ دنیامان غەیری کاولکاری و ماڵوێرانی و خوێن ڕێژی و و فیتنە و ئاژاوە هیچ بەرهەمێکی تری بۆ دین و دنیای مسلمانان دە تێدا نەبووە